تێیبگەین و بەڕێوەی بەرین بۆ خی تەبار و تعالا و خۆشمان لەو هەڵە و غەڵەت و مخالەفاتانە بپارێزین کەوا ئەهلی عیلم ڕحمەتی خۆیان لە بێگویان دیاری کردوین جا ئەو مخالەفەتانی کە ئەکرێ لە ئاستی قورآانی پیرۆزا و کو دوێنێ باسمان کرد ئەوەیە لە پێش هەر هەمویانەوە کە ئینسان بڕوای پێنەهێنێ یاخود بڕوای پێ بێنێ بەڵام نەیخوێنێتەوە یاخود بیخوێنێتەوە بەڵام کاری پێنەکە یان کاری پێ بکە بەڵام لەبەر خوانە بێ ئەمانە هەمووی مخالفات بوون برا بە ڕێزەکانم جا ئەمڕۆ مسلمانان دەزێنە قورآن قورآانەکەگرن بە دەستیانە و ئەخوێندنەوە بەڵام ئایا هەموو خوێندنەوەیەک وەک یەک وایە ئایا خوێندنەوەی کەسێک کەوا قورآانەکە بەڕێوە بەرێ لێی بترسێ لە قورآانی پیرۆز لە فەرمانەکانی لە نەهیەکانی بکۆڵێتەوە و تێی بگا و کاری پێ بکە بەو فەرمانانە هەستێکە خی تەعالا لە قورآانەکەی فەرمانی بە بڕواداران کردووە و خۆی لەو شتانە دوور خاتەوە کە خی تەعالا لە قورآانەکەیان نەهی لە بڕواداران کردووە کە ئەویش خۆی لێ دوور خاتەوە ئایا ئەم دوو کەسە وەک یەک وایە کەسێک بۆ دەنگخۆشی و بۆ پارە و بۆ ڕیا و بۆ سمعە و بۆ ئەوە بیخوێنێتەوە کە لە ناو خەڵکا پێش بخرێ و بڵێن دەنگی خۆشە و یاخود پارەی باشی بنێ ئەم دوو کەسەکەی وەکو یەک وایە یەکێک لەو پەڕاوانەی کە نووسراوە یەک لە زانایان نووسویەتی سەبارەت بە ئەو بیدعانەی کە لە قورئانا ئەکرێ و ئەو کەسانی کە خوێنەری قورئانن لە کۆن و لە نوێیە پەڕاوێکی داناوە زۆر دوور و درێژ نییە لە کتێبەکەیدا لە پەڕاوەکەیدا باز لەوە دەکا دەڵێ ئەم کتێبم ئەم ڕیسالەیەم ئەم پەڕاوم کردووە بە چەند بەشێکەوە بەشی یەکەمی باز لەو بدعاناکە کە لە کۆن و لە نوێە علەمایان ئیشارەتیان پیاوە ئەو کەسی کەوا قورآانە خوێنێتەوە ئەو بدعانە ئەنجام ئەدا کە پێویستە لە سەری ئەو بدعانە لەو بدعانە خۆی دوورخاتەوە یەک لەوانەی کە باسی ئەکا خۆمەشغوڵکردنێکی زۆر زیاد لە حەد کە لە ڕێگەی ڕاست لای ئەیە بە هەندێک لە مەسائللی تەجویدەوە مەسەەن دەرخستنی حرفەکان خۆی دەبێ ئینسانی مسلمان تەجوید بزانێ لەکوێ ئەو حرفانە دێتە دەرەوە وەصفی ئەو حرفانە چییە ئەحکامی ئەو حرفانە چیە ئەمە بادەی تەجویدە پێویستە ئینسانی مسلمان بیزانێ بەڵام هەیە زیادەڕەوی لەمە ئەکا ئەوەندە زیادەڕەوی ئەکا یعنی لە حەقی معهودی خۆی ئەیباتە دەرەوە بۆی ئەمە یەکێکە لەو بیدعانەی کە علەمایان ئیشارەتی پێێن ئەڵێن تۆ تەجوید بخوێنە بەڵام ئابە و شێوەی کەوا تووشی وەزوەسەبی وەڵام من ئەو حرفە نەهاتە دەرەوە هەر بیڵیت و هەر دەمتی بۆ بێنیت و بەریت و ناڕەحەتیکەی چۆن دێت لە دوایەوەی کە تۆ خۆت فێرەکەی حتا ئەگەر کەسانێک هەن ناتوانن فێر بن با بۆ شێوازی کای خوێنەوە بی خوێنەوە خۆی تاالە ئەجریانەتەوە مەبەستم ئەوە نیە هەوڵ نایە خۆی فێرکە بەڵام زیادەڕەوی لەو قەزەیە یان یەکی چکە لەو بیدعانی کە بازەکرێ ئەوەیە کە بەو شێوازە ناخوێندرێتەوە کەەوە دەست بە دەست هاتووە لە پێغەمەرەوە سەل الله عليه وسلم بۆ سەحابە بۆ تابعین بۆ تابعی تابعین بەڵکو بە شێواز بە شێوازێک ئەی خوێنێتەوە کەوا لە لوغی عرب دەرەچێتە دەرەوە چێ بۆ لوغی عجەم هەروەها یەکێک لەو بیدعانە باز لەواکە کە بە خوێندنەوە و جۆری خوێندنەوەی ئەهلی فیسق و فجور نەخوێنرێتەوە کە ئەمڕۆ ئەو شتە زۆر باوە برا بەڕێزەکان تەماشای ئەهلی فیسق و فجور کەن لە گۆرانیەکانیانە و نەغەماتەکانیان چۆنە یەت قورآن لەسەر ئەو نەغمەیە خوێنێتەوە ئەو گۆرانیا خوێنێتەوە ئەو لایلایە خوێنێتەوە هەر ڕێک تەماشاکەی قورآانەکە لایلایەکە و بەس چییە؟ ئەوە قورآانە خوێنە تۆ ئەوش کەلیماتی خۆی بەکاردێنێ نابێمە تەقلید و لاسایی ئەو جۆرە کەسانە بکەینەوە قورآن بە تەقلیدی کەسانێک ئێستا باسیەکات لە ناو پەڕاوەکەیە حتا لاسایی کردنەوەی کەسانێک کە ئەگەر بێت و قورآن باشە خوێندنەوە لەسەر سەوتی ئەو لاسایی ئەو کەیتەوە دروست نییە چ جای لاسایی کردنەوەی ئەهلی فیسک و فجوور یان یەکێکی کە لەو بیدعانەی کە ئەکرێت لەسەر ئەو مەقاماتانەی کە ئەمڕۆ پێڵێن مەقامات لەوانەیە گوێتان لێبوو بێ لە تەلەفیزۆن و ڕادیۆکانە و دەستگای بۆ دانراوە ئەو مەقامی سێگایە ئەو مەقامی فلان ئەو مەقامی فلان و ینی معاد الله قورآن بێنرێتە سەر مەقامی گۆرانی حەتا ئێستەک ئەو جۆرە کەسانە خۆیان ناگۆڕنەوە بە نازانم چی وازانن ئەو پەڕی علمیان بۆ ئێمە هێناوە قورآن بخوێنەرە وەک سەلیقەی خۆت هەموو کەسێ بێوێ و نەیەوێ بە شێوەیە قورآانە خوێنێتەوە دەنگێکی هەیە ئەم دەنگە پێویستە لە مسلمانانە هەبێ هەتا دەنگی خۆش زیاتر بێ و هەتا شێوازی جوان زیاتر بێ هەرکەمە بەڵام نەک تۆ بچی لاسایی بکەیتەوە قاعدەی وەدانێت وەرە بەم مەقام و بۆ مەقام و بۆ مەقام و بۆ مەقام بخێنەرەوە قورآانیان هێنایە ڕیزی گۆرانی و هەڵبەست و ئەو بابەتانە یان تەماشا دەکەی قورآن دەخوێنێتەوە بە شێوازی گۆرانی ئەیهێنێ و ئەیبا ئەیهێنێ و ئەیبا ئەیهێنێ و ئەیبا خۆی لەگەڵ باە قورآن بۆ نەکراوە کاکی من قورآن بۆ کراوە بێتە دەستوری ئەو حیاتە و تۆ حکومڕانی ئەو سەرزەوی پێ بکەی ملی یەهود و نەسارا و مشریکین و کافرانی پێ لەناوبەری کاتێک کە قورآن وای لێ هاتەوە سەری بۆ بایت و الله الله ئاوهای بۆ بکەیت ئەو کاتە یهود و نەسارا لە بڕۆ بەخوا حتا بڵێ بێعقڵە و ئومەتە ئەو قورآنە بۆ جی هاتەوە خۆی بەچیەوە مەژغوڵەکە بڕۆن با بۆ خۆیان خەریکی دەنگەکەی خوا بین ئێمەش هەچی سەرۆتی سامانی ئەو دنیاە بیگرین و حکومڕانی دنیا بخینە ژێر دەستی خۆمان با مسلمانیش هەر ئاوا بێعقڵ بێ بۆ خۆی گۆرانی بێش دەرچێ بەداخەوە یان یەکی چگە لەو بدعانە خۆی قورآن بە چەند لوغەتێک هاتووە لە شەرعی ئێمەدا بە لوغی قڕیش هاتووە بە لوغی فلان هاتووە فلان هاتووە بەس ئەمانە متەواترن هەندێک قراعاتەن شاردن ئەو قێرا شادانە نابێ قورآانی پێ بخوێنێت یەت خۆی بۆ مەشغول دەکا ئەو علمە وەردەگرێت لە باتی بێ پێ دەڵێ ئەطیع الله و ئەطیع الرسول بە قسەی خوا پێغەمەر بکە صلی الله وسلم تۆ بە دەم و چاوەکەت مخالفی پێغەمەرت کرد بە جگەرەکەی دەمت مخالفی پێغەمەرت کرد صلی الله عليه وسلم شەرم کە لەو خوایە زۆر جار بیستومانە علەمانە فەرمێ لەوانەیە کەسێ قورآانە خوێنێ قورآانەکە لەعنەتی لەکە تۆی خوێنیتەوە لەعنەتی لەکە ئەڵێ لەعنەتی لێ بێت خۆت بەدەمی خۆت لەعنەت دەخۆ دەکەی شکایەتەکەڵە لەعنەت اللهی على الظالمی تۆ زاڵمی تۆ ستەمکاری خۆت لەعنەت لە خۆ دەکەی یان ئەڵێ ومن یعص الله ورسوله يدخل نارا خالدا فيها ئەوەی عسیانی خۆ پێغەمەرکە سل الله عليه وسلم خا تاگری دۆزەخەوە تۆ خۆ دەما خوێنیتەوە کەچی عیسیانی ژەکەی ئەو کەسەی کەوا لە پێش هەموو کەسێکەوە بێ شەرعی خوا چۆنە ئاوها جێبەجێی کە ئەو کەسێک کە قورآانە خوێنێ چونکە کەلامی خوای خوێنێ ئەو کەسی کەلامی پێغەمەرە خوێنێ سەل الله عليه وسلم تۆ معقول لە شتێک بخوێنیتەوە بڵێ واب کە بڵێ بە قسەی ناکەم بچی دەنگم بۆ بەکاربێنی گۆرانیم بۆ بەکاربێنی بە گۆرانیەوە بڵێ تەماشاکەن ئاەتەکە پێمان ئەڵێ چی ومەنی عسی الله وەڕسوولەوە ئەوەی کەوا سەرپێچی بکە لە خوا و پێغەمەری خوازەوە ئەوەی یاخی بێ لە کەلامی خوا پێغەمەری خوازەوە ئەوەی بە قسەی خوا پێغەمەری خوانەکە ئەی خینە ناو ئاگرەوە هەتا هەتای بە بۆ خۆی تیا بسووتێ جا تۆوا بێ بڵێ بڵێ بە شێوازی گۆرانی بێڵێ بە قسەشی نەکەی بەس بیر لەو کەسە بکەرەوە کامی شاکە ئەو قیرائە بخوێنەرەوە لەوانەیە تۆ بە قیرایی وەرش بخوێنیتەوە خەڵک بۆت ڕاستکاتەوە بڵێ غەڵەتت کرد نازانێ بۆ سەر لە خەڵگە شێوێن ئللا گەر پێیان بڵێ بۆیان بیان کرد بڵێ من بۆ قیرا خوێن و ئاگاتان لێبێت یەکێکی کە لەو بیدعانە ئەوەیە کە تۆ تایبەتمەندی ئاەتێک یا سوورەتێک بکەی بە شتێکەوە کە تایبەتمەند نەکرابێ ئاەتێک یا سوورەتێک لە نوێژێکی فەرزا یا لە غەیری فەرزا بڵێ ئەمە بخوێنەوە تایبەتمەندی کەی بۆ نمونە سوورەتی ئەنعام لە ڕەکەی ئەخیرا لە شەوی حوتە لە مانگی ڕەمەزان مەسەن بڵێ وڵاو مستحب ئەمە هاتووە لە کتێبەکانە لەکە وەلو ئیستا زۆر خەڵک لەم شتانە نازانێ بەڵام لە کتێبەکانە هاتووە عاشورا بخۆتان نەزان ئەو ڕۆژە بوو کە موسا ڕزگاری بێت ئەو ئاياتا ناخێن تو کە باسی موسای تە على اساس ئەو باسی موسا خوێن و چکە لەو ڕۆژەیە باسی موسا بەبێ بەڵگە یان سوورەتی ئیخلاص لە نوێژی مەغریبە لە شەوی جمعەیە سوورەتی هەردوو سوورەتی خلاص کە قولی الكافرون قل هو الله أحد یا معوذتين معوذتين لە صلاتی مەغریب لە شەوی شەمەیە گرێبەستی هاوسەرگیری دەی کاکە الفاتحە بە بەرەکەتی الفاتحە ئەچێتە تەعزێ و الفاتحە ئەچێتە هەر شوێنێک و الفاتحە دەی مامۆستا فاتحەیەکی دایە ئەچیتە سەر قەبران وەکو پێغەمبەر بەیان باس گەڵێ مامۆستا صلی الله عليه وسلم بەڵێ مامۆستا و فاتحەیەکیشی دانەدا ئا پێم بڵێن فاتحەت لە کوێ هێنا بەس پێم بڵێ الفاتحەت لە کوێ هێنا تایبەتمەندکردنی سوورەتی فاتحە ئێستا زۆر مەشهورە سورەتی یاسین چل جار بەنێتی ئەوەی قەضای حاجاتە لە کوێ هاتوو ئەمە سورەتی یاسین لە کاتی شۆردنی مردووە سورەتی یاسین لە دوای لە کاتی دانانی جەنازەکە هەموو یاچی قورانەکە دێکا کە سورەتی یاسینی بەسەرا بخوێنەوە ئەدی لە کوێ تێنامە ئەسڵەن قورآن خوێندن لەسەر مردوو ئیمامی شافعیە فەرمێ پێغەمەر نەیکردووە سەل واسە صحابە نەیکردووە تابعین نەیکردووە لەو کانە خەیرە لە سەبقونا ئیلەی ئەگەرەوە باش وایە بۆ مردووە پێغەمەری کرد سەل واسەم صحابایی کرد تابعێ یعنی تۆ لە پێغەمەر و صحابە و تابعی شارەزاتری لێرە کێشەکە لەوە نییە کە تۆ کاکە بۆچی جا قورآن چی تێدایە ئەم باسی هەناکەین قورآن بیلبیلەی چاوی ئێمەیە قورآن ڕۆحی ئێمەیە قورآن منهەجی ژیانی ئێمە بەڵام هەمووی وەکو خۆی وەربگرە شتێک دامێنە لە خۆتەوە خوا بزانی لە پێغەمەر و ساسم سەحابە و تابعین شارەزاتری یان لە شەوی مەولودا مناڵان کۆکەنەوە دە هەرەکە عشتێک لە قورآن خوێنێ لەکوێت هێنا ئەمە خوێندنەوەی قورآن لەسەر قبرەکان پارە لەسەر وەرگرتنی یان حتا لە تەوافی ماڵی خوایە بەس قورآانە خوێنێ بەس قورآن نهاتوە قورآانە خوێنی بخوێنە دوعاش بکە زیکریش بکە حتا قسەکردنی جایزە لەگەڵ برادەرەکە تا شتێکت پێویستە بێت یان قورآانە خوێنێ لە دوای قورآان کە تەواوی کرد الفاتحە نهاتۆ بڵێ بڵێ الفاتحە بەڵکو هاتووە کە قورآان خوێن قورآانت خوێن ئەڵێ دوعا بکە پێغەمەر سەڵاسن جا ئیمامی ابن حجر عسقلانیە فەرمی ئەڵێ هذا دعاء مخترع من أهل العصر ئەمە هەمووی داهێنراوە لە ئەهلی ئەم عسرەوە ئەمە کاتی خۆی نەبووە لە زمانی پێغەمەرم شتانە نەبووە سەر عسر بەس بەداخەوە قەومەکەی ئێمە ناخوێنێتەوە نا نا بەس تەقلی دەکەن یەکی چکە لەو بیدعانە گوێی لە قورآانە بێ لە باتی بێدەنگ بێ بە تایبەتی مە لە میسرەکانە زۆرە الله الله اللهم صل على محمد الله الله هەوارەکە ئەو خۆی تاالێڵە بێدەنگ بۆڵێ نام بێدەنگ نابم بەخوا چۆ بێدەنگم حیفت نەکرد بێدەنگم بەداخەوە یەکی چیکە لەو شتانە کابرا لە کاتی خوێندەوەی قورآە هاوارەکە هاوارەکە دەنگ بەرزەکاتەوە خۆی بورێنێتەوە عەلا ئەساس ئەمە باسی ئەو ئایەتە ناکە کە ئاڵێ گرو مسلمان ئاەتی خی تعالا خوێنەوە لاشەی موچرکی پیاە و ئەم شتە بە زۆر بەسەر خۆیان هێنێ خۆی خا بە عرزە لە ماڵێ دەبا لەسەر دیوارێک دای بنین ئەلێ خۆی ببرێنێتەوە با لێ سەری بکەێ خوارەوە بکێتە خوارەوە بە سەرا بکێتە خە بزانێکە نایکە عرزەکە نەرمە بۆیە خۆی خا بە عرزە یان یەکێکیکە لەو بدعانە کە هاتووە لە کتێبەکاندا دەڵێ لە ڕۆژی خەتمە بە ڕۆژوو بە کە خەتمت کرد ئەو ڕۆژە بە بەڕۆژووە شتیوامان نیە لە حەدیسانە هاتووە یان دوعای خەتم لە ناو نوێژە کە ئێستا ئەوە زۆرە بە تایبەتی لە حیجاز گەربی تابێت لە هەموو ڕەمەزانێکە لەم ڕەمەزانش لەوانی ئاگاتان لێبێ ئەسڵەن دوعای خەتمی قورئان هەر بیدعەیە لە ناو نوێژە لە دەرەوەی نوێژە ئەوە ڕیسالەیەک هەر دانێری ئەو پەڕاوە کە شێخ بەکرە بوو زێدە و کتێبەکەی خوێنینەوە کتابیشکەی هەیە مەڕویات دوعا خەتم القورآن هیچی صحیح نییە کە دوعای خەتمی قورآن لە ناو نوێژە بکەی بەڵکو ئەوەی کە هاتووە ئەنەسی کوڕی مالک ڕزای خۆی لێ بێڵە کە خەتمی قورآن یەکەت خۆی و مناڵەکانی کۆ کردو دوعایان نەکرد ئەمە لە ناو نوێژە وەڵام من با دوعاکە لە ناو نوێژە بکەم ئەمە ئەسڵ و فەصلی نییە لە شریعەتی ئیسلام ئەو مەبحەسی یەکەمی کتابەکەی بوو یەینە سەر مەبحەسی دووهەمی کتابەکەی چوار مەبحەسە دەڵێ یەک لەو شتانەی کە زۆر شتێکی ناشرینە ئەو کەسە بەخۆی نازانێت تەقلیدکردنەوەی سەوتی یەکێکیکە ئیمام ئاچێتە پێشەوە تەقلیدی فلان فلان فلان دەنگی زۆر خۆش بوو لە فلان کەس دەچێت کاکە مقلید کە ئینسانێکی دروستە لاسایی کەرەوە ئێستا تۆ گەر ڕۆشنی خۆتە دەبێ بڕۆ لاسایی ڕۆشنی زەلامێکی کە بکەبزان بێت تێگە چیان نە لەمایەن بۆ ئەمە فەرمونون چی بابەتەکەی زۆر لەسەر ئەمە نووسیوە تەقلیدکردنەوە و لاسایی سەوتی یەکێکیکڵە بە هەرکە سەوتی خۆی هەبێ ئەگەر ئەمە تەقلیدمان کردەوە ئیبداع لە سەوتان نامێنێ تۆ بەس تەقلیدی شخصێ بکەرەوە ئەوە سعد الغامیدی ئەوە نازانم من شاوی ئەوە نازانم حوسری ئەوە فلە کاکەم ئەی ئەو لە کوێ هێنا ئەو تەقلیدی کوێی کرد ئەوخوا پێی بەخشیوە تۆ جواب کە سەوتەکەی خۆت خوا پێت بەخش شتێکی جوانتر دەرخە بۆ ئومەتی ئیسلام ئەو قورآانە برازێنەرەوە بە سەوتەکە تەقلیدی کەس مەکەرەوە جا لێرەیە بەحسەکەی زۆر نووسیەوە لەسەرەوە مۆزۆڵێ ئەگەر تەقلیدکردنەوە جایز وایە سەحابە تەقلیدی پێغەمەریانە کە ساسم چونکە کەس نەبوو وەک پێغەمەر سەوتی خۆش بێت ئەو بیرکەنەوە بزان ڕۆژە لە ڕژان بیتان کردوەوە لە سەوتی پێغەمەر سەر لاوسلم سەحابا لە ماشەڵا سەوتێکی پێوە بە هەر حەزت کرد بۆ گوێ لە قورانەکەی بگری کەچی سەحابا فەرمێ یەک کەسیان تەقلیدی پێغەمەریان نەکردەوە خۆیان سەوتی خۆیان هەبوو ئەبوو موسای ئەشعەری سەوتی خۆی نەبوو پێغەمبەر صلی الله علیه و ڕۆژێ گوێی لێگرت فەرمی خۆی بۆ مەڵازدا گوێی لە قورآنەکەی گرت دوایی پێی وت وتی وڵای گوێم لێگرتی وڵای بم زانیای گوێم لێگری زیاتر جوانتر مەکرد فەرمی تۆ وتیتە میزمارمی مەزامیری ئالی داود یەک لەو سەوتە خۆشانی ئالی داود کە خۆیان هەیان بوو زەبوریان پێ خوێنەوە تۆش لەوە دراوەتێ ئەبوو موسا ئەوە تەژجیعەکەت هەر کە سەوتی خۆی هەبێ نەک تەقلیدکردنەوە جا تەماشاکە لە تەقلید کردنەوەیا چۆنە کابرا ئیمام لە پێشەوە دەی ئەیهێنێ و ئەی با خۆیەک جاریوە غڵەتەکە لە تەقلید دەکە بۆی دەرناچێ ئەخ چۆن سەیری ئەو عالەماکەی دوایی بۆ تەقلید دەکەیتەوە ڕاستە جاری وایە ئینسان سەوتی لە یەکترە چێ بەبێت تەقلید بەڵام بەبێت تەکەلف ئەمە هیچی تیان نییە ئەنی هەر بڵێ مجرد وڵا سەوتی لە فلانە چێت تەواو ئەمە مەزمومەنا بەس تۆ بێی چی بکەیت بە عەمدی من ئەمەوێت ئیلا سەڵتم وەکووا بێ بە تایبەتی ژنان ئێستا ژنان تەقلیدی پیاوانەکەن ئەمە دوو نقطەی حرامی تیا یەکەمیان تەقلید دوو هەمیشیان تۆ بۆ سەوتت بە سەوتی پیاوە چێنی تۆ ژنی وەکو ژن قورآانی خۆت بخوێنەرەوە وقد قال الله عن نبي محمد صلى الله عليه وآله وسلم وما أنا من المتكلفين لسورة صاد آيات يشتاوشش پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وسلم لە قورآانەکە خۆی تعالی بڵێ ئەی محەممەد من لە لەوانە نیم تەکلیف تەکەلوف لە خۆم بکەم تەکەلوف تەکەلوف چێ ئەنی بە زۆر شتێ بکەم بۆ نمونە من ئەو پێغەمەری خوایە سەل الله عليه وسلم قورآانی بۆ هاتو ئەوەندە ئەگەێنێ نەچێ شتێکی زیایت بێنێ لەسەر ئەوە تەکەلوفکردن واتە داوا لە خۆ زیاد کردن لەوەی کەوا لە قدرەتی خۆتایە جوان نییە باش نییە حتا لەمام ئاەتانە بۆ مەسەی میوانداریش ئەڵە تۆ چی لە توانای بۆ میوانەکەەوە تەقدیم بە مەچۆ خۆت تووشی قەرز کاتا میوانەکەەوە بە شێوەیەکی جوانتر بەری بەڕێوە مەسەل تەکەلوف شتێکی باش نییە بەڵام گەورەترین شت لە خوێندنی قورآانە چیە برا بە ڕێزەکانم ئەڵێ وەلیەجتەهید العبد فی حضور القلب با دڵی ئامادەی ئەو قورآانە بێ دڵی نەک هەموو مێشتی بزانێت چۆن لاسایی ئەو شخصاکاتەوە دوایی حتاش چی نەتیجەکە زانی بە چیەگەڕێ داواکە خەڵکەکە پێ بڵی ئافرین بە خوشتێکی چاکرد یعنی هەمووی شەکەی زەربی سفر کرد بۆ خەڵکی کرد بۆ خی نەکرد تووشی ڕیا بوو ئەمڕۆ کوا گریانەکان کوا فرمێسکەکان بەسەر ئاەتەکانە دەبارە بە زۆریش دڵە پێ خوێن دڵە پێک فرمێسک نایەتە دەرەوە بە زۆر وامان لات و دڵەکەمان ڕق بووە هەر لەوانەی کەوا لەو بیدعانەی کەوا پلەمایان باس یەکەن لەم سەبارەت بەم مەوزوع ئاڵێ لە تەراوی حەکانە کابرا ناچێ بۆ مزگەوتی لای گەڕەکەکەی خۆی زوو بە نوێژەکەی بگا بەخوا ڕۆم بۆ چۆ بۆ مزگەوتی ئەو پەڕێوپەر دەنگی خۆشە بڕۆ لە دوای ئیمامێکەوە نوێش کە زانا بێ ئەهلی سنە بێ ئەهلی عقیدەیەکی خاوێن بێ دڵەکەی بەس خوای تیا بێ حەچی بە شەرێ فڕی بە ئەلمانی نەبێ سۆفی نەبێ دەروێش نەبێ ڕیاباز نەبێ بۆ حیزبێک ئیش بکە بۆ خوا ئیش نەکە کەواتە لێرە بێ بڵین لە بریەوەی ڕاکەی بە دوای ئیمامی دەنگخۆشە بڕۆ بۆ لای ئیمامێک کە ئیمانێکی جوان و پاک و ڕێک و پێکی هەبێ ئەگەر ئیمامی گەڕەکەت ئیمامی ئەهلی بیدع و ضلالە بوو ئیمامی شرک و ضلالت بوو نوێش مەکە لە دوای بچوو بۆ لای یەکی چیکە ئەو هە بڕۆل بەلایەکی چکە نەک لەبەر سەوت نقطەی سێهەم لە کتێبەکەیە في التحرك عند القراءة ئەمە ژێکی جکێ لەو بەڵایەنە خۆ جوڵانەوە لە کاتی خوێندنەوەیە ها سیرکن چەنە بین ناوهاکە ها یان ئەو هاکە ئەو هاکە خۆی جوڵێن تو بە لای ڕاست و چە بیا بۆ لای پێشەوە لە مناڵانەوە دەست پێکە تا گەورەکان بە ئەم بابەتە بخوێنینەوە بزانین دەڵێ چی یەک لە عالمەکان دەڵێ کتابێکی داناوە وەلێ وەڵێ لا ندری من من خبری هذا الكتاب شيء نازانین ئەم کتابە مەفقودە بەس ناوەکەی مەوجودە دەڵێ وتوێتی ئەمە کتابێک کە باز لەوە دەکا کە کەسێ قورآان دەخوێنێتەوە خۆی دەجوڵێنێتەوە نەهی کردووە لی نوێژ زۆر گەورەیە ها ئەوانەی دەست بە قورآانەوە دەگرن نوێژ دەکەن بۆیە سەحابە هەمووی کۆدەنگە لەسەر نوێژنەکە کافرە والله نوێژنەکە کافر ئاگادار بن سە هزار جار ئیمانی بەخوا بێت خۆشیتان ژیمانی بەخوا هەبوو وەر کافر بوو ئیننا لا نضیع ئەجر المصلحین خی تعالا فەرمێ ئێمە ئەجری چاکەکاران ئەوەی چاک ئەکات و شت چاکەکات و دین و ئیمانەکەی خەڵکی کە تێک چوە چاکیەکە ئیسلاحیەکە ئێ بڕوا بکەی خوا فەرمێ جل وعلا وإذ نتقنا الجبل فوقهم كأنه ظلة ئەوە نە پەیمان شکێن بوو نەزانی خواچی لێکردن کێوی تووری هەڵگرت خستێ سەر تەوقی سەریاوتی خی تاالە فەرمی ئەگەر تەورات بە جوانی بەڕێوە نەبن ئەم شاخەتان بەسەرا ڕووکەنم وتی هەم باشە خۆیان بە قوربانم بەسەر چاو بەڕێوەیە بێت کە شاخەکە هێنایە خوارو دیسانەوە پەیمانەکەیان شکانەوە پەیمانی خواشێنن وظنوا أنه واقع بهم یعنی ئەیقەنو ظنو لێرە ئەیقەنو یەقینیان وا بوو ئێستا کەوێتە خوارەوە بە سەریانە وەرە تۆ شاخ بە چاوی خۆت ببینی لەسەر تەوە خوا بەرزی کردەوە بڵێ گەر بڕا بۆ قورآانە بۆ تەوراتە نەکەی من ئەیەم بەسەر تا بڵی باشە باشە و دوایش کە خوا لای برد دیسان و عادەکە پشتێنیتەوە ئەو ئەو پەڕی بێوەعدی نییە فەرمی خودو ما ئاتەیناکم بقووە خوای تعالی داوای لێکردن ها ئەو تەوراتە بەو پەڕی جدیت بەو پەڕی ڕێک و پێکی وەربگرن وەلای مەخەن پشتگوێی مەخەن خۆ لە جێلی مەدە لەو تەوراتە واذكروا ما فيه لعلكم تتقون بیکەن و بزانن چەند وعد و پەیمانانی خوای تعالای تا کە لە ئێوەی وەردەگرێت بەڕێوەی بەرن فەرمانەکانی جێبەجێ بکەن تەورات لەسەر شکڵی لەو حاتە خوارەوە خوای تعالا بە دەستی خۆی نووسیوێتەوە لە ئاسمان هێنایە خوارەوە لە کێوی توریایە دەستی موسا موساوەری گرت ئەلواحەکانی بە دەستی خۆی وەرگ ئەلوا بریتێ لە بارچە تەختە تەوراتی لەسەر نووسرابووە فەرمانی خوای لەسەر نووسرا فەرمودەی خوای لەسەر نووسرابووە دەڵێ کە بڵاوی کردەوە لەمانە شەڕەکە بڵاوی کردەوە ئەمە ژێکێکی کە بوو لە باسی کتێبەکە باسێکی تر کە زۆر گرنگە بریتە لە خوێندنەوەی قورآن لە نوێژی جمعە بزانین چۆنە یەک لەو شتانی کە باسی کردو دەڵێ پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وعليه وسلم لە نوێژی جمعەیە بە سێ شێوە لە دوای فاتحە قورآانی دانەوە بۆ ئیمامەکە کە بەو شێوازە بەو سوورەتانە بخوێنێتەوە کە بێتێ لە هەردوو سوورەتی جمعە و منافقون واتە لە ڕکات یەکەم جمعە بخوێنێتەوە سوورەتی جمعە لە ڕکاتی دووەم سورەتی المنافقون ئێستا گەرەوە بخوێنێتەوە خەڵک چی ئەڵێ لە ڕکاتی یەکەم سورەتی جمعە بە کاملی ئەوە ئێمە سورەتی جمعە جاری وهایەکەین بە دوو بەشەوە خەڵگەڵێ زۆرە وەرە لە ڕکاتی یەکەم بخوێنەرەوە پاشان لە ڕکاتی دووەم سورەتی منافقون هەمووی بە کاملی ئەمە یەک دوو یان سورەتی جمعە و غاشە یان سورەتی سەبیح و غاشە ئەمە هاتووە لە سنت کە تۆ لە جمعە ئیمامەکە بخوێنێتەوە سەبیح اسم ربك الأعلى لەگەڵ هەلەتاکە حەدیث الغاشە صلی الله علیه وسلم زۆربەی خەتیبەکان وانە ئێستا بابەتەکەی کە باسی دەکا قورآانەکەی کە لە نوێژەکە دەیخوێنێ دێت ئەو ئاەتانە دەخوێنێت کە لەوێ باسی کردووە دەڵێ و بدعەیەکە لە بدعەکان پێغەمەر وای نەکردوە سەر لە وڵامی سەر پاشان سەوت گۆڕین لە کاتی خوتبە خوتبە ئەدا تەماشاکە مسلمانان باوا بین و باوا بین و باوا بین اینجا ها خوای تعالی فەرمی بەدەنگەوە سوورەتەکە ئاەتەکە خوێنێتەوە بەدەنگەوە ئەڵە پێخەمەر وای نەکردو سەلاسم هەروەکو خۆی چۆن خۆتبەکە یاوە ئاەتەکەشی وا خوێندێتەوە داواکەم لە خوای رب العالمین تێمان بگەێنێ و ئەمانە ئیشی پێ بکەین و بگەڕین و بەلای عیلم لە خۆمانەوە ئیش نەکەین نەڵێن وڵا کاکە ئەو هەموو مامۆستایەوە کە ئەمە باسی چییەکە ئەوە غەڵەتە برا بە ڕێزەکانم عیلم ئەبێ شوێنی کەوی تەقلید ئەبێ بیبڕی هیچ یەکێک نەبوو لەو خەڵکە بڵێ وڵا ئەوە بە عیلم ئێمە شوێن ئەوانە ئاکەوین کایکەن هەمووی تەقلیدە هەمووی لاساییکردنەوە لاساییکردنەوە شتێکی جوان نێبرا بە ڕێزەکە